تاکی چواردە ئارێڵ بەردەوام هەر بەسەر قەنەفەکەەوە بوو تاوناتاوێک لە بۆ 20 سانتیمەترێک دوور دەکەوتەوە و جارجارێکیش کەمێک لە سیسیلیان نزیک دەبووەوە دواتر ئاماژەی بۆ مێزی نان خواردنەکە کردووتی لەوێدا هەندێک شلیک لە ناو قاپێکدایە سیسیلیا پێکەنی ئەوە چکلێتی شلیکە و هیلاسە تامەکەی زۆر جیاوازترە لە تامی شلیک بەڵێ هەر زۆر جیاوازە بەڵام گەر کەتەلۆکی تامە خۆشەکان هەبواە ئەوە هەردووکیانی تێدادادەنرا سیسیلیا تەماشای چاوە یاقوتیە تیژەکانی ئارێڵی کرد ئارێل لی پرسی دەتوانی وەسفی جیاوازی نێوان شلیکی ئاسایی و چکلێتی شلیکم بۆ بکەی سیسیلیا هێشتا هەر کێکەکەی دەجوو سیرێکی قاپی سەرمێزەکەی کرد کە چکلێتەکانی تێدا بوو ئەجا هەناسەیەکی قوڵی هەڵکێشاوتی شلیکی باخەکە تامێکی ترش و شیرینی هەیە بێگومان تامی شتێکی سووریش دەدا و ئەگەر چکلێتێکی شلیک خۆی ئەو ساژەر تامی شتێکی سوور دەدا چونکە ڕەنگی سووری میوەیان تێکردووە بەڵام بەر لە هەموو شتێک تامێکی خۆشی وشک و شیرینی حەڵوا دەدا تامێکی خۆشی وشک و شیرینی حەڵوا تۆ دەزانی ئەو حەڵوایە لە بادەم دروست دەکەن لەبەر ئەوەیە کە دەڵێم تامێکی وشکی شیرین چونکە وەک دەزانی هاڕاوی بادە مشکە و شیرینیەکەژی ئەوەیە کە شەکری تێدەکەن هەندێ وردەکێک بەدەستیەوە مابوونەوە و سیسیلیا لێ سایەوە بەڕاستی ئا ئێستاکە دڵم بۆ هیچ یەکێک لەو دوانە لێ نادا چونکە نەخۆشم بەڵام لەبەر ئەوەی ڕۆژی جەژنە پێم وا بێت هەر هیچ نەبێ ئاساییە بیریان لێ بکەمەوە ئارێل لە بێزاریدا سەری ڕاوەشان هیچ سوودێکم لە وەصفکردە دوەر نەگرت تام و ئەو جۆرەشتانە بەلای فریشتەکانی ئاسمانەوە هەتا بڵێ نهێنیەکی گەورەیە بەڵام خۆ بەلای خودداوە وانە خۆ ئەو خۆی ئێمەی خوڵقاندووە ئارێڵ نیشتەوە و لەسەر قاچی سیسیلیا دانیشت کێشی نەبوو لەو کاتەدا کە بەر قاچی کەوت سیسیلیا هەستی بە هیچ نەکرد تەنانەت قوتوکەشی نەهات ئەجا ئارێڵوتی ئەمیشە بە تەواوەتی لەو شتانە تێناگەین کە دەیان خوڵقێنین بۆ نا بۆ نمونە دەتوانیت هێڵکاریەک یان وێنەیەک لەسەر پارچە کاغەزێک بکێشیت بەڵام ئیدی ئەوە مانای ئەوە نیە کە بتانی خۆت بخیتە شوێنی ئەو شتێک کە کێشاوتە و بزانی هەست بەچی دەکات ئێ ئەو شتێکی تەواو جیاوازە چونکە ئەو شتانە زیندوو نین زۆر بەگۆڕ سەرێکی بۆ لەقان شتە سیرەکەش ڕێک لەو خاڵەدایە لە چیدا لەوەدایە کە ئێوە زیندون سیسی لا سەری هەڵبڕی و تەباشای سەقفەکەی دەکرد بەلایەنی کەمەوە لەوەیاندا ڕاست دەکەی کە خوددا لەوە تێناگا پێم بڵێ بزانم ژیانی مرۆڤ چۆنە ژیانێکە لە لەش خوێن پێکات بێ بچ شێوەیەەکە کەواتە پرسیار بکە دەتانی پرسیار دەربارەی هەموو شتێ بکەیت لەوە پێش باسی تامکردنمان کرد بەڵام توانای بوونکردنی ئێوە هەر وەک تامکردن سیر و پڕنەهێنیە دیرەکە ئێوە دەتوانن بەبێ ئەوەی لوتان لە شتەکان و نزیک بێ بۆنی ئەو هەموو شتە جیاوازانە بکەن ئەو بۆنانە چین کە دنیایان پڕکردوتەوە ئەترسم نەتوانی بۆنی دارسنەوبەرەکەش بکەیت یان چی ئاڕێل لە بێزاریدا هەناسەیەکی هەڵکێشا سیسیلیا فریشتەکان هەستیان نییە ئێخۆ ئا ئێستا لە تاقیکردنەوەی ئایندا نین بەڵام بەڕاستی ئیتر حەقی خۆیەتی کە لەوە تێبگەیت ببوورە بۆنی دارەکە چۆنە بۆنی سەوزی لێت بۆنێکی ترش باو و بۆنی هەوای پاکی دەرەوەی لێ دێت کەمێکی سارد و شێدارە بەڵام بۆنی شتێکی شیرینیشی لێدێ بەلای منەوە بۆنی دارسنەوبەری جەژن نزیکەی نیوەی جەوی جەژنەکەیە دواتریش بۆنی کەلەرمی ترش و بغورد لە پلەی دوو هەموو سێمدا لە پلەی چوارەمیشدا بۆنی سیگارەکەی باپیرم دێ بەڵام جارجارێکیش چەندەها بۆنی خۆشخۆشی تریش دێ بۆنی گوڵۆپەکانی سەردارەکەش دەکەن نەخێر پێم وانە مەبەست لەوەیە کە خۆشت نازانی بۆنی دێت یان نا پاش ئەوی دارەکە دەڕازێنەوە و گڵۆپەکاندا دەگیرسێنین دارەکە بۆنێکی تری لێ دێ مەبەستم لەوەیە کەمێک جیاوازە بەڵام ئەو کەمە بچکۆلەیە کاریگەریەکی گەورەی لەسەر جەوی جەژنەکە هەیە باشە بەڵام پێم وانە دەربارەی بۆنەکانیش هەر وەک تامەکان بتوانین لەوەندە زیاترێک قوڵ ببینەوە بەڵام ئایا ژمارەیەکی بێشومار بوونی جیاوازیشتان نییە لەوانەیە بەڵام من پێم وان نییە مرۆڤ خاوەنی ئەندامێکی بۆنکردنی باش بێ ڕەنگە ژماری ئەو بۆنانەی کە دەتوانین جیان بکەینەوە لە سەد دانە تێنەپەڕێ بەڵام دەتوانین هزار تامی جیاواز بکەین وەک ئەندامێکی بۆنکردنی باشتری هەیە وابزانم دەتوانن چەند هزار بۆنێکی جیاواز جودا بکەنەوە ئەوە شتێکی هێندە سیر نییە چونکە لایەک لە دەم و چاوی ساک لە لووتێکی گەورە پێک هاتووە بەڕاستی شێوەی باسکردنەکەت هێندە خراپ نییە دەتانی باسی بینینیشم بۆ بکەیت بینین چۆنا وابزانم تۆش هەر وەک من شتەکان دەبینی وایە ئارەل لەسەر قەنەفەکەەوە بەرز بووەوە و بە ئاسمانی ژوورەکەدا فڕی و لەسەر کورسیە سەوزەکە نیشتەوە لە چاو کورسیەکەدا هەر زۆر بچکۆلە بوو هەر دەدوت غڕقی کورسیەکە بووە وتی بەڵام من شتەکان بە هەمان شێوە نابینم جگە لەوەش من لە زەوی و ئاو کۆنەکراومەتەوە من پارچەیەک هەویری ئەفسانەی زیندوو نیم ئەی باشە کەواتە تۆ چۆن شتەکان دەبینیت دەتوانی ناوی بنێی دەماری ڕۆحانی بەڵام خۆ تۆ من دەبینی دەری بۆ ڕاوەشاند من هەر ئەوەندەیە کە لێرەدام و تەواو منیش لێرەدام بەڵام خۆ بەردەوام دەتوانین یەکتری ببینین وانە؟ ئارێڵ کەمێک زیاتر ڕوونی کردەوە وتی باشە تۆ لە خەونتدا شت دەبینیت زۆر کەڕەت لە خەونمدا بە ڕوونی شتەکان دەبینم بەڵام خۆل و کاتانەدا بە چاوەکانت شتەکان نابینی نەخێر چونکە لە کاتی خەودا چاوەکانم نوقاون ئەواتە لەوانەیە هێندە تێبگەی کە چەند جۆرێکی بینین هەیە هەندێک خەڵک کوێرن لەبەر ئەوە دەبێت چاوی ناوەوەیان بەکاربێنن ئەوەش هەر هەمان ئەو چاوانەیە کە تۆ لە کاتی خەوندا خەوە شیرینەکانی پێدەبینی چاوەکانی ناوەوە ئارێڵ سەرێکی لەقاند چاوێکی تەواو جیاوازە و لەو چاوانە ناچێت کە پێڵوەکانی دادەخەیت و لە ڕێگای هاوێنە زیندوەکانیەوە دروشتی دەوروبەری پێدەبینیت کاتێکە پیازێک پاک دەکەیت یان کاتێکە تاپوتۆز دەچێتە چاوتەوە شێوەی بینینەکە دەشێوێنێ لە خراپترین حاڵەتیشدا بە تەواوەتی بینین لە دەست دەدەیت بەڵام هیچ شتێک ناتوانێت زەرەر بە چاوەکانی ناوەوە بگەیەنێ بۆ نا چونکە لە گۆشت و خوێن پێک نەهاتوون ئەی لە چی پێک هاتوون لە یادەوەری و ئەندێشە ئەو باسە کەمێک ناخۆش و ترسناکە ئارێل هەردوو دەستی لەسەر دەستی ئەم لاولای کورسیەکە دانا و بەو شێوەیەش لە چاو کورسیەکەدا هەر زۆر زۆر بچکۆلەتر دەهاتە بەرچاو ئینجاوتی بەلای منەوە ئەوەیان زۆر زیاتر ناخۆشتر و ترسناکترە کە دوو چاوی زیندوت پێوە بێت کە لە مۆلیکیول و ئەتۆم پێگات بێت و هەموو چواردەورەکەتی پێ ببینی جگە لەوەش دەتوانن تەماشای گردردونی پێ بکەن و هەندێ لە شتە قەشەنگە ئاسمانیەکانی پێ ببینن بەڵام ئەو شتی کە ئێوە شتەکانی پێ دەبینن لە دوو تۆپەڵ شوشە دەچێت و دەڕادە بەدەر لە چاوی ماسی دەچێت کە بەم شێوەیە باسی دەکەی زۆر پڕنهێنی دێتە بەرچاوم ئارێڵ دەستی بە شێوەیەک ڕاوەشاند کە قسەکەی بەرپەرج بداتەوە وتی لەو زیاتر پڕنهێنی نابێ کە هەیە چەندەها ملوێن ساڵ لەمەوبەر تاکوتەرای ماسیەکانی ناودەریاکان لە بری باڵە کورتەکانیان دوو قاچیان بۆ دروست بوو بوو تا پێی بڕۆن بەو شێوەیە گیانەوەرە وشکاوەکیەکان بە گاگۆڵکەی هاتنە سەر زەوی بەسەری داخولانەوە و بە دوای خواردندا دەگەڕان ئێستاکەش هەر بە هەمان ئەو چاوە دەتوانن لە دووری هەزاران ساڵی تیشکی شتێکی گردردون ببینن هەمان ئەو چاوەیە کە کاتی خۆی چگەل لە ئەستێرەی دەریا و ژیشکی دەریا هیچی تری نەدەبینی لەوش زیاتر ئێستاکە دەتوانن لەسەر قەنەفەیەکی سۆڕاکشێن و ڕاستە و ڕاست تەماشای ناوچاوی فریشتەیەکی خوددا بکەن سیسیلیا پێکەنی منیش لەو بڕواایەدام ئەو شتێکی سەیرە ئەگەر خوددا چاوی نەخڵقاندبایە ئەو کاتەنەی دەویست ئەم گردردونەتان لەگەڵدا بەش بکە ئەو کاتە باخچەی ئەدەن تا ئێستاش هەر لەسەر ڕەشاییەکی قەترانیدا دەمایەوە سیسیلیا لە دوایەوە وتیەوە ڕەشاییەکی قەترانی هەر زۆر غەمگینانە دێتە بەرگوێ ئارێر لەسەر قسەکانی بەردەوام بووتی هەموو چاوێک گۆشەیەکی پچکۆلەی نهێنی خوایانەیە بینین ڕێک ئەو شوێنەیە کە شتەکان و بیرکردنەوە تێیدا بەیەک دەگەن بینین ئەو دەروازە پڕبەهایی نێوان خۆر و هزرا چاوی مرۆڤ ئەو ئاوێنەیە کە تێدا پانتایی خوڵقێنەری ناو ئاگای خوددا ڕووبەڕووی پانتایی شتە قوڵقێنراوەکانی دەرەوەی دەبێتەوە سیسیلیا دەستێکی بەرز کردەوە و قسەکانی پێپڕی وابزانم لەو ڕستەی دواتر تێنەگەشتم ئارێڵی فریشتەش کەوتە ڕوونکردنەوە وتی هەندێ لە فریشتەکانی ئاسمان پێیان وایە هەموو چاوێک کە ئیشەکانی خوددا دەبینێ چاوی خوددا خۆی بێ چونکە کێ دەڵێ خوددا چەندەها ملیار چاوی نییە ڕەنگە بە ملیارد یەکەی بینینی پچکۆلەی بەسەر ئافەریدەکانیدا پرژاند بێ تەنها بۆ ئەوەی هەمیشە بتوانێ لە چەندین ملیارد گۆشەی جیاوازەوە ئیشەکانی خۆی ببینێ یخۆ مرۆڤ ناتوانێت چەند سەد مترێک بەمە لە بچێتە ناو قوڵایی دەریاکانەوە لەبەر ئەو چاوی بە ماسیەکانیش بەخشیوە وەک دەشزانین مرۆڤ توانای فڕینی نییە بەڵام هەمیشە چاوی زیندوی پۆلێک باڵندە لە ئاسمانەوە تەماشای سەرزەوی دەکەن بەڵام ئەمەش هەموو شتێک نییە کەواتە زیاترێک باس بکە